ئەڵقەی چوارەم. لەو سەردەمەدا خوێندنی باڵا لە تەبەس بەدەست کاهینەکانی ئامونەوە بوو خانەی ژیان بە قوتابخانە و نەخۆشخانەیەک لە قەڵەمەدرا کە لە ناو پەرستگاکەدا ئەرکەکانی جێبەجێ کرد هەموو قوتابخانە باڵاکانی تەبەز بەهۆی دەستی کاهینەکانەوە بەڕێوە ئەچوون و ئەوانیش لە هەڵبژاردن و وەرگرتنی قوتابیان زۆر وریا بوون بۆ ئەوەی هەر کەسێ دژایەتیان بکە لەو خوێندنگە باڵایەنە دووری بخەنەوە و بێبەشی بکەن جگە لە قوتابخانەی پزیشکی قوتابخانەی ماف و بازرگانی و ئەندازیاری و بیرکاری و ئەستێرەناسیش لە ناو پەرستگای ئاموندا هەبوو کاهینەکان لەبەر ئەوە لە وەرگرتنی قوتابیان وردبین بوون چونکە نیوەی خاکی مسر هی پیاوە ئاینیەکان بوو واتە بەڕواڵەت هی ئامون بووە و ئەوان نیانەویست جگە لە لایەن گرانی خۆیان کەس ببێتە پزیشک و ماف پەروەەر و بازرگان و ئەندازیار و ئەستێرە ناست هەروها لەبەرئەوەی ئەفسەرەکانی سوپا پێش چونە ناو لەشکرەوە ئەبواە خولێکی قوتابخانەی مافیان تەواو بکردایە کاهینەکانی پەرستگەی ئامون دەسەڵاتیان بەسەر هەموو دەستگاکانی بەڕێوەبردن و سەربازی میسردا سەپاندبوو. لەم قوتابخانانەدا دوانیان لەوانی تر بە بایەختر بوون کە یەکێکیان قوتابخانەی پزیشکی و ئەوی تریان ماف بوو. خولی ئامادەی ئەم دوو قوتابخانەیە سێ ساڵ بوو. قوتابیان ئەبوایە سێ ساڵ لەوێدا بمانایەتەوە تا لە دوای تاقیکردنەوە ئەگەر خوا ئامونیان ببینایە ئەو سا ڕێگایانەدا کە لە قوتابخانەی پزیشکی یان ماف وەربگیرن من لە بەشەکانی داتوودا باسی ئەوەکەم کە قوتابیان چۆن خوا ئامویان ئەبینی مەبەستی سەرەکی کاهینەکانی میسر لەوەی کە قوتابیانیان سێ ساڵ لەو خولە ئەهێشتەوە ئەوە بوو کە هەموو بیروبۆچوونێکی سەربەخۆی قوتابیەکان لەناو ببەن کە لەگەڵ بەرژەوەندیەکانی ئەواندا نەئەگونجا. لە ماوەی ئەم سێ ساڵە قوتابی لەم خولانەدا هیچ کارێکی نەبوو جگە لە خواپەرستی و فێربوونی گێڕانەوە ئایینیەکان کاهینەکان ئەیانزانی کە ئەوانەی دێنە ئەو خولەوە هێشتا مناڵن و تازە هەنگاو ئەنێنە قۆناغی لاوی سەرەڕای ئەوەش تا پێش ئەو کاتە هەر یاریان کردووە و بیر و باوەڕێکی سربەخۆیان نییە و لەو تەمەنەدا بۆ ئەوە ئەچنەوە فێرگە ئامادەییانە کە ببنە خاوەن بیر و باوەڕ کەواتە ئەبواە لەم خولانەدا ئازادی بیر و ڕایەن لەناو ببەن و بیان کە نەبوونەوەرێک کە بەبێ چەند و چوون هەرچیان پێوتن بیسەلمێنێ قوتابی کاتێک کان قۆناغی بڕی و چووە قوتابخانەی ماڤ یان پزیشکی و خوێندنی ئەوێشی تەواو کرد ئەبێتە گەنجێکی تەواو بەڵام جگە لەوەی کاهینەکان فێریان کردووە هیچی تری نەخوێندووە و نەبیستووە و بە شێوەیەک بیرکردنەوەی تەسکە بێتەوە کە لە دوای دەرچوونی لەو قوتابخانە باڵایەنە ناتوانێ بە شێوەیەکی تر جگە لەوەی کاهینەکان پێیان وتووە بیر بکاتەوە ئێمە کۆمەڵێکی 25 کەسی بووین کە لەو خولە ئامادەییە دەستمان بە خوێندن کرد و هەموو بەیانیانێ زوو ئەچوومە قوتابخانە و نانی ئەو ڕۆژەم لەگەڵ خۆمە برد و پێش خۆر ئاوا بوون ئەگەڕام و ماڵی خۆمان لە دوای چوونم بۆ ئەو قۆناغا زوو تێگەیشتم کە پاتور ناهەقی نەبوو ئەیوت ئەبێ ملکەچ و گوێ ڕایەڵ بی و هەرگیز ڕەخنە نەگری و بیر و باوەڕی خۆت نەدرکێنی هەستم کرد کە کاهینەکان لە نێو قوتابیاندا جاسوسیان دانابوو، هەر ئەوەندە قوتابیەک گومانی لە بابەتێ هەبوایە و بیوتایە وا نیە و کاهینەکان درۆکەن، یەکسەر ئەو قوتابیەیان دەرەکرد و ئیتر مەحاڵ بوو بتوانێ بچێتە قوتابخانەیەک لەو قوتابخانە باڵایانەی تەبەس و بۆ دەرکردنیشی بەهانەی تەواویان هەبوو ئەیانوت کە ئامون ئەڵێ ئەم قوتابیە لێهاتوو نیە. ئەو ڕۆژەی داخڵی قوتابخانە ئامادەییەکە کرام، تەمەنم سیانزە ساڵ بوو ئەگەرچی یەکێک بووم لە قوتابیە کەم تەمەنەکانی ئەوێ بەڵام لە هەموو قوتابیەکانی تر کە زۆربیان کوڕی کاهینە گەورەکان و خانەدانەکان بوون لێ هاتووتر بووم و ئەتوانم بڵێم ئەگەر هەر ئەو کاتە منیان بخستایەتە قوتابخانەی پزیشکی ئەم توانی باسانی بخوێنم و تێبگەم چونکە جگە لە خوێندەواری زانیاری زانستیشم هەبوو لەبەر ئەوەی باوکم پزیشک بوو من لە ژێر دەستیدا ناوی زۆر لە داو و دەرمانەکانمەزانی و ئەمزانی برینێ کە کێمی نەبوو چۆن بە ڕۆن چارە سەرکرێ و بە چ شێوەیەک برینێ کە چڵک و کێمی ئەکرد دوای دەرهێنانی کێم و جەراحەت و دەرمانکردن بە ئاگر داخی بکەم کە ئیتر جەراحەت نەکات. هەروەها من بینیبووم کە باوکم کاتێ بە هانای مامانێکەوە ئەچوو چۆن بەو کەرستە تایبەتیە کە لە داری سەدر دروست کرابوو مناڵەکەی لە سکی دایکیدا لەت لە دەکرد و ئەیهێنایە دەرەوە بۆ ئەوەی گیانی دایکی لە مردن ڕزگار بکا بەڵام سەرەڕای ئەوەی لە زۆربەی قوتابیانی ئەوێ لێهاتووتر بووم بۆ چوونە خانەی ژیان منیان سێ ساڵ لەو ئامادەییە بە خۆڕایی ڕاگرت ئەو قوتابیانەی کە باوکیان لە کاهینەکان و دەسەڵاتداران بوون دوای چەند هەفتەیەک ئەنێردران بۆ خانەی ژیان و کاهینەکان ئەیانوت ئامون ئەمری کردووە کە بیان گوازینەوە بۆ خانەی ژیان ئەگەرچی کاتەکانمان بەخوا پەرستی و فێربوونی جێراوی ئاینی ئەبردە سەر بەڵام هەندێ کاتمان ئەما کە تایدا کاهینەکان کتێبی مردوەکانیان پێ ئەنووسینەوە و لە حەوشەی پەرزگاکە ئەیان فرۆشت پاش بەسەرچوونی سێ ساڵ لە تەمەنم و کۆتایی خولەکە بەو قوتابیانی کە لە گەورەکان نەبوون منیش لەوان بووم ڕاگەندرا کە خۆیان بۆ خانی ژیان ئامادە بکەن. ئەبوایە پێش ڕۆیشتن بۆ ماوەی هەفتەیەک لە پەرستگا بە ڕۆژوو بووینایە و لەوێ دەرنەچوینایە لە شەوی کۆتاییدا ئەبوایە خوا ئامون خۆی نیشانی ئێمە بدایە و لەگەڵماندا بدوایە و ئەگەر بمان بینایە و لەگەڵی قسەمان بکردایە ئەو ساشیاوی وەرگیران بووین لە خانەی ژیان وەکو باسم کرد دوای ئەو هەموو مێشک شۆرینەوە و پڕکردنەوەی لەبارەی ئامون ستەم بوو کە یەکێک بڵێ نەمبینیوە و قسەم لەگەڵ نەکردووە لە نێوان قوتابیاندا من لە هەمویان چاوکراوەتر بووم چونکە لەگەڵ باوکمدا ئەچوینە دیار سەری زۆر نەخۆش و مردیانم بە چاو ئەدی و لە مناڵیەوە تا تەمەنی شانزە ساڵی زیاتر لە پەنج نەخۆشم بینی کە لە پێش چاومدا گیانیان دەرچوو من هەرچەند مناڵ بووم هەر لەو کاتەدا هەستم بەوە کرد کە هیچ شتێ وەکو مردن مرۆڤ ئاگاداری هەندێک قسەی پڕوپوچی کاهینەکان ناکاتەوە چونکە بە چاو ئەبینرێ کە مردنی مرۆڤ جیاوازی نییە لەگەڵ مردنی جانەوەرانی تر و تێ ئەگا کە ئەگەر کاهینەکان وەکو خۆیان ئەڵێن نوێنەر و هەڵبژێردراوی ئامونن لەسەر زەوی بۆچی جڵەوی مردن ناگرن و هەر نەبێ وا بکەن خۆیان نەمرن مرۆڤ کا تێمردن ئەبینێ ئینجا تێگا کە ئەو بیر و باوەڕانە پڕوپوچن و بگرە بە بێمانە ئەڕوانێتە هەموو شتێ قوتابیەکانی تر وەکو من چەندەها جار مردیان نەدی بوو بۆیە نیانەتوانی وەک من بیر لە گێڕانەوەی کاهینەکان بکەنەوە دوای تەواو بوونی ڕۆژی حەوتەم کە لە پەرستگاکە بە ڕۆژوو بووین سەریان تاشین و ئێمەیان لە حەوزی گەورەی پەرستگاکەدا شۆری و جلێکی تایبەتی خانی ژیانیان لەبەر کردین کاتی خۆرئاوا بوون کە ئامون لە پشت گردەکانی ڕۆژئاوا بزر بوو لێرەدا مەبەست لە ئامون خۆرە کە خوای گەورەی میسرەکان بووە پاسەوانەکان فویان کردە کڕناکانیان و دەرگای پەرستگاکە داخرا و لەو کاتەدا یەکێ لە کاهینەکان کە ئەوەندەی خوارد بۆ بەلادا ئەهات بانگی کردین و ئێمە بە دوای کەوتین و لە داڵانێکی درێژ تێپەڕبووین و دەرگایەکی بۆ کردینەوە و چوینە ژوورێکی گەورەوە کە فەرشێکی تێدا ڕاخرابوو بینیم هۆدەکە تاریک بوو بەڵام لە ناوەڕاست هۆدەکە پردەیەک هەڵواسرا بوو کە کەمێ تیشکی ڕووناکی لە پشتیەوە ئەهاتە ئەمدی و من تا ئەو کاتە نەچوو بوومە ئەو ژوورەوە بەڵام زانیم کە ژووری ئامونە. کاهینەکە پردەکەی لابردوو لەو کاتەدا من بۆ یەکەمین جار چاوم بەخوا ئامون کەوت کە وەک مرۆڤ وابوو چونکە گەنج بووم و باوەڕم بەخوا ئامون هەبوو لەشم لەرزی ئامون کراسێکی لەبەردابوو ئەو هەموو چرایە لە دەوری ئامون دانرابوون و زێڕ و بەردە گران بەهاکان لەسەر سەر و ملی ئەدرەوشانەوە کاهینەکەوتی ئێوە ئەبێ ئەم شەو تا بەیانی بەخەبەر بن و خواپەرستی بکەن بەڵکو خوا ئامون قسەتان لەگەڵ بکات و ئەگەر لەگەڵتان دوا نیشانەی ئەوەیە کە ئێوە بە شیاو ئەزانێ بۆ چوونە ناو قوتابخانەی خانی ژیان و ئەگەر ئەم شەرەفتان پێبەخشرا ئەوە سبینێ بەیەکەوە ئامون ئەشۆین و جلەکانی ئەگۆڕین و ئەوسا ئەچینە خانی ژیان دواجار پردەکەی بەڕووی ئاموندا دادایەوە و بەبێ ئەوەی دەست بخاتە سەر ئەژنۆی و سەردانەوێنێ لە ژوورەکە چووە دەرەوە و دەرگای داخست هەر ئەوەندە کاهینەکە چووە دەرەوە ئیتر ئەو قوتابیانەی کە لە من گەورەتر بوون دەستیان کرد بە پێکەنین و قسەکردن و گۆشت و نانیان لە گیرفانیان دەرهێنا و کەوت نەخواردنی یەکێکیان چووە دەرەوە و قوتابیەکان وتیان ئەچێتە ژووری کاهین کە لەوێ نان بخوات و هەر لەوێش ئەنوێت چونکە ناتوانێ لەسەر بەرد بخەوێ بەڵام من بە ڕۆژوو بووم و ئامادە نەبووم کە لە خواردنەکەی ئەوان بخۆم و نان خواردنم لە کاتێکدا کە ئامون لەو دیو پەردەکەوە بوو بە کفرەزانی گەنجەکانی تر دوای گۆش خواردن بە ئێسکەکان یاریانە کرد و پاشان هەریەکەیان لەسەر بەردەسافەکانی ژوورەکەدا ڕاکشان و خەوتن بەڵام من نەمەتوانی بنوم و بەردەوام لە بیرکردنەوەی ئامۆندا بووم و نزا ئاینیەکانمە خوێند و هەستم ڕاگررت بوو کە لە چ کاتێکدا جۆم لە دەنگی ئامونە بێ تا ئەو کاتەی سپێدەی بەیانی دەرکەوت من گوێبیستی هیچ دەنگێک نەبووم و نزیکی خۆرهڵاتن بە شێوەیەکی نادیار هەستم کرد کە پردەکەی پێش ئامون کەمێ جوڵایەوە بەرەبیان پاسەوانەکانی پەرزگاکان نەفیریان لێدا و دەرگاکانی پەرستگا کرانەوە و خەڵکی هاتنە ژوورەوە و گوێم لە دەنگە دەنگیان بوو کە وەک دەنگی شەپۆلەکانی دەریاوا بوو کە لە دەرەوە ئەبیسرێ کاتێ هەتا و هەڵات کاهینەکە لەگەڵ ئەو کوڕەی کە شەو چووە دەرێ لە جێگایەکی ئیسراحەت پشوو بدات و بخەوێ هاتنە ژوورەکەەوە و لەسەر و چاوی هەردووکیان هەستم کرد کە خواردویانەتەوە پاشان ڕووی کردە ئێمە وتی ئەی ئەو کەسانی کە ئارەزووەکەن بچنە خانی ژیان ئایا شەو بە خەبەر بوون و خواپەرستیتان کرد هەموو بەیەک دەنگوتمان بڵێ کاهینەکەوتی ئایا ئامون لەگەڵتان دوا و دەنگی ئەوتان بیست پاش کەمێک بێدەنگی یەکێ لە قوتابیان کە ناوی موسابووتی بەڵێ قسەی لەگەڵ کردین قوتابیانی تریش ئەم وتەیان دووبارە کردەوە بەڵام من هیچم نەوت چونکە ئامون قسەی لەگەڵم نەکردبوو سرم سوڕما بوو کە چۆن ئەوان ئەیان نوێرا ئەو درۆیانە بکەن ئەو کوڕی کە شەو چوو بووە هۆدەکەی کاهینەکە و لەوێ نووسست بوو بەبێ شەرمیەکی سەرسوڕهێنەرە وتی ئامون هاتە لای منیش و چەند نهێنیەکی پێوتم بەڵام جەختی کرد کە لای کەس نەی درکێنم و من بە بیستنی ئەو دەنگە هێمن و بە سۆزەی زۆر کەیف خۆش بوو موساوتی کاتێک کە ئامونم بینی دەستێکی بەسەرما هێناوتی ئەی موسا من فەڕ و پیرۆزی ئەڕژێنم بەسەر خۆت و خێزانەکەتدا و تۆ لە داهاتوودا ئەبیتە یەکێ لە پزیشکە بەناو بانگەکانی میسر لە دوای موسا هەریەکە لە قوتابیان کورتە چیرۆکێکیان ڕێخست سەبارەت بە بینینی ئامون و قسەکردن لەگەڵیدا تا سەرە گەشتە سەر من و کاهینەکە لی پرسییم سینەها ئایا تۆ ئامونت بینی و گفت و گوت لەگەڵدا کرد وتم نا من نەبینیم و نەگوێم لە دەنگی بوو تەنها بەرەبیان هەستم کرد پردەکەی کەمێ ئەجوڵێتەوە کاهینەکە بەگرژی سیرێکی کردم و بێدەنگی دایگرتین یەکێک لە گەنجەکان کە لە سەتای هاتنە قوتابخانەوە ببووە هاوڕێم دەستی کاهینەکەی گرت و بردیە پەنایەک و بە هێواشی قسەی لەگەڵیدا کرد و کاتێک گەڕانەوە لام کاهینەکە بەڕقەوتی سینۆهە چونکە بێگومانم لە باوەڕی پاکی تۆ وەرە لەوانێ ئامون قسەت لەگەڵدا بکە اینجا بە ئیشارەتی ئەو کوڕە پردەکەی لابرد و منی بردە بەرامبەر بتەکەی ئامون و ناچاری کردم کە سرم بخەمە سەر زەوی و هەر بەو حاڵە بەجێ هێشتم لە ناکاو بانگێک لە ژوورەکەدا دەنگی دایە و پێیوتم سینۆها سینۆها من دوێنێ شەویستم ئاخاوتنت لەگەڵدا بکەم بەڵام تۆی تەمەڵ خەوت لێکەوت بوو من سرم هەڵبڕی و وا تێگەشتم کە دەنگەکە لە دەمی ئامونەوە دێتە دەرێ و دوجار هەر ئەو دەنگەوتی سینەوە من ئامونم و لە سزای کەم تەرخەمەکەی دوێنێ شەود ویستم دەرخواردی خوای تایبەت بە قوددانت بدەم بەڵام چونکە ئەزانم بیر و باوەڕت بە من پتەوە ئەم جارت لێت خۆش بووم من ئیتر تێنەگەیشتم کە لەوە بەدووە چیتری بوو چونکە زانیم کە ئەو دەنگەی من بە ئامونم زانی بوو دەنگی کەس نەبوو جگە لە دەنگی کاهینەکە و لەم لێکدانەوانەدا تووڕێی و نەفرەت و سەرسوڕمانێکی زۆر دایگرتم لە دواییدا کاهینەکە هات و منی لە زەوی بەرز کردەوتی وەرە لە شۆرین و جلگۆڕینی ئامون بەشداری بکە من بە تەواوی نایەتەوە یادم کە چۆن خەریکی شوشتن و جلوبەرە گۆڕینی ئامون بووین چونکە فکرم پەرێشان بوو وام هەست دەکرد پیاکێشانێکی بەهێزم بەرکەوتووە و کەلێنێک کەوتوەتە باوەڕمەوە کە بە هیچ شتێ پڕ نابێتەوە ئەو ڕۆژە ڕۆنی پیرۆزیان لەسەری من و ئەوانی تردا و پاپیرۆسێکیاندا پێم کە بڕیاری وەرگتنم بوو لە خانی ژیان کاتێ مەراسیمی ئەو ڕۆژەی وەرگیرانمان لە خانەی ژیان تەواو بوو لە پرزگا هاتمە دەرەوە کە بەرەو ماڵ بڕۆمەوە و لە بێزاری و کارتێکردنی ئەو ڕۆژەدا مامۆستاکانی خانی ژیان ئەو پزیشکانە بوون کە تایبەت بوون بە دەرباری فرعون و کەمتر ئاهات نەقوم قوتابخانەکە، لەبەرئەوەی سەرقاڵی چارەسەری ئەو دەوڵەمەندانە بوون کە ئەهاتنە لایان و زۆربەی کاتەکان بە بینینی ئەوان خەریکە بوون، بۆیە نەئەپەرژان لەوێ وانەی پزیشکی بڵێنەوە. هەندێ جار پزیشکە ئاساییەکان چارەسەری هەندێ لە نەخۆشیەکانیان پێ نەئەکرا، بۆیە داوایان لەو نۆژدارە تایبەتی و پسپۆڕانە ئەکرد کە بێنە خانەی ژیان و ئەو نەخۆشانە ببین و بەم شێوەیە تەنانەت کەم دەرامەترین نەخۆشەکان جارجار لەلایەن پزیشکە تایبەتیەکانی کۆشکەوە چارەسەرەکان هەرچەندە لە تەبەز هەژارترینی خەڵک ئەیانتوانی بێنە خانی ژیانەوە و لەوێ چارەسەر بکرێن بەڵام من قەت حەزم نەئەکرد لە جیاتی ئەوان بوومایە و بە خۆڕایی چارەسەر بکرامایە چونکە پزیشکە گەنجەکان و قوتابیانی ئەوێ هەموو جۆرە دەرمانێکی نوێن لەسەر ئەم بیمارانە تاقیە کردەوە بۆ ئەوەی کاریگەرێتی ئەو دەرمانانە بزانن هەروەها ئەگەر بیان ویستایە برینێ نەشتەرگەری بکەن یان کاسەی سەری یەکێک کون بکەن یان سکی نەخۆشێکیان هەڵدڕیبایە بە بێبەنج ئەم کارەیانە کرد ئەو دەرمانانەی بۆ نەهێشتنی ئازار و بەنج بەکارهات گران بوون و هەموو کەسێ توانای کڕینی نەبوو زۆربەی کات لە خانی ژیاندا ئەو دەرمانانیان بۆ نەخۆشەکان بەکار نەهێنا بۆیە جاری وابوو کە ئەهاتی ئەو نەخۆشخانەیە گوێت لە هاوار و ناڵەی ئەو بریندارانە ئەبوو کە نەشتەرگەری ئەکران و هاواریان دەروونی مرۆڤیانە هەژان. خولی فێربوون لە خانی ژیان درێژخایەن بوو چونکە قوتابی جگەلەوەی ئەبواە فێری زانستی پزیشکی و هوەری قلیشاندنی سەر و هەڵدڕینی سک و چارەسەری سی و جگەر و گورچیلە و میزەڵدان و نەخۆشی ژنان و نەخۆشیەکانی زگ و زابواە ئەبوایە کارتێکردنی هەموو جۆرە دەرمانێکی بزانیبایە و بزانێت چۆن ئەو دەرمانانە لە جیایەکان دروزەکرێن و کەی ئەبوایە ئەو جیایەت هەڵبکەندایە و چۆن وشکیان بکەیتەوە قوتابی لەوێ ئەبوو جێگا و شوێنی ئەو جیایەنە و وەرزی هەڵکەندنیانی بزانایە و بە یەکەم بینین جیایەکە و وشکبووەکەی بناسێتەوە بۆ نمونە سی جۆرە ڕەگی جیای پزیشکیان تێکەڵە کردو لە بەردەم قوتابی دایان ئەنا و ئەیانوت ئەم ڕەگە جیانە لێک جابکەرەوە و من دڵنیاتانەکەمەوە کە جاری وە هەبوو پزیشکە تایبەتەکانیش لەو لێک جیاکردنەوەیدا هەڵیان ئەکرد چونکە ڕەگی زۆر لەو جیانە وەکو یەک بوو بە ئاسانی لێک جیا نەکرانەوە لەم کاتانەدا تەنها ڕێگایەکی لێکجیاکردنەوە ئەوە بوو کە پزیشکەکە جیایەکەی بە ددان بجوایە و بەتان بیزانیبایە کە چ جۆرە جیایەکە هەندێک لە پزیشکە بە ساڵاچوەکان کە ددانیان نەبوو ناچار بوون ڕەگەکەیان بکوتایە و ئینجا بیکەنە دەمیانەوە و بەتامەکەی بیان زانایە چ جیایەکە لە خانەی ژیان قرسترین بابەت ئەوە بوو کە ئێمە بتوانین بە پەنجەکان و چاوەکانمان هۆی نەخۆشیەکە بزانین و شوێنە بە ئازارەکە لە لەشی نەخۆشەکەدا دەست نیشان بکەین و هەروەها ئەو ئازارە نیشانەی چ نەخۆشیەکە من لەو باوەڕدام کە پزیشکی ڕاستەقینە ئەو کەسەیە کە سەیری دەم و چاوی نەخۆشەکەی کرد و چاوی بڕیە ناو چاوی هەز بە نەخۆشیەکەی بکات و کاتێک کە پەنجەکانی بەسەر لەشیدا دێنێ هەز بە ئازارەکە بکە هەر لەبەر ئەوەش بوو کە ئەو قوتابیانەی لە خانەی ژیان بوون جگە لە چەند کەسێکیان ئەوانی تر هەر بەناو پزیشک بوون و تەنانەت ئەگەر ببوونە بە پزیشکی فرعونیش هەر توانای ناسینی نەخۆشیەکانیان نەئەبوو.